ڕێز بۆ کەسانی تر دابنێ. ڕێزگرتن لە خەڵکی هەر وەک ستایشی شتە باشەکان بۆ خۆت ئەگەڕێتەوە کە وابوو ڕێز لە خەڵکی بگرە. ڕێز بۆ بیر و بۆچوون و نیاز و هەستەکانیان و ڕەفتاریان دابنێ، بەتایبەت ئەو ڕێزە کاتێک پێویستە کە بیر و بۆچوون و نیاز و ڕەفتاریان لەگەڵ تۆدا ناکۆک بن. ئەگەر کەسێک وەک خۆت وابێ ڕێز لێگرتنی ئاسانە، گرنگ ئەوەیە ڕێز لەوانە بگری جیاوازن لە تۆ، تەنانەت ئەگەر ئەتەوێ کەسێک بگۆڕیت ئەبێ سەرەتا ڕێز بۆ بەها فکری و نیاز و هەستەکانی دابنێ تۆ لە پێشەوە ڕێز بۆ خەڵک دابنێ ئەگینا ئەگەر کەسێک ڕێزی لێگرتی بە دڵنیایی تۆش ڕێزی بۆ دائەنێی هەمیشە وەڵامی ڕێزگرتن ڕێزگرتنە. بەڵام ئەگەر کەسێک بێڕێزی لەگەڵت کرد باشترین ڕێگەی وەڵامدانەوەی کە زیان بە تۆ ناگەیەنێ پشتگوێ خستنیەتی، ئەگەر بتەوێت وەڵامی بێڕێزی بە ڕێزگرتن بدەیتەوە ئەوە خۆ بە کەم دانانە، بۆ نموونە ئەگەر کەسێک جوێنی پێدایت تۆ بڵێیت سوپاس ئەوا باوەڕبەخۆبوون و ڕەوشتی خۆت سەرکوت کردووە، ئەگەر وەڵامی بێڕێزی بە بێڕێزی بدەیتەوە واتە لە وەڵامی جوێندا جوێن بدەی لەو کاتەیشدا کەسایەتی خۆت ناوەتە ژێر پرسیارەوە باشترین شێواز هەر وەک وتمان گوێ نەدانە و بێدەنگی و پشتگوێ خستن. خاڵێکی تر ئەوەیە ئەگەر ئەتەوێ کەسێک بێ ڕێز دابنێیت و بتەوێ پشتگوێی بخەیت و سزای بدەی وریا بە کە بە هەڵە دا نەچووبیت و بە هەڵە لەو کەسە تێنەگەشتبیت. بێ ڕێزی کاتێک بە بێ ڕێزی دائەنرێ کە بێ پەردە و دیار و بە تەواوی لەبەر چاو بێت. زۆر وریا بە لە پەیوەندی ناو خێزاندا بە تایبەت لەگەڵ دایک و باوکدا وەڵام هەمیشە ئەبێ تا ڕێزگرتن بێ ئەگەر تۆ بە خراپترین شێوە بکەویتە بەر بێڕێزی خێزان و ماڵ گوێی پێ نەدەی ئەوا خۆتت پشگوێ خستووە چونکە لە ڕاستیدا ئەوان بەشێکن لە خۆت. لەسەر ڕێزگرتن هەمیشە و لە هەموو شوێنێکدا ڕاهێنان بکە بە ڕێزەوە بانگی خەڵکی بکە یەکەم شێوەی ڕێزدانان دوای سڵاو چۆن بانگ کردنیانە جگە لە ئەندامانی خێزان و هاوڕێ زۆرنزیکەکانت کە بەناوی خۆیان بانگیان ئەکەی بۆ کەسانی تر هەمیشە وشەی کاک یان خاتوون یان بەڕێز بەکار بهێنە. هەندێک کات کەسانێک بە باشی ناتان ناسن هەوڵ بدە بە ناوی خۆتان بانگتان بکەن تا لە یەکەم دیدارتان وەک هاوڕێی نزیک دەرکەون ئەگەر تۆش وەک ئەوان ڕەفتار بکەیت و خۆت وەک هاوڕێی نزیک پیشان بدەی هەر خێرا ڕێزی خۆت لە دەست ئەدەی گەرچی بەکارهێنانی وشەی وەک بەڕێز یان کاک لە لایەن دوروبەرەکەتەوە نیشانەی ڕێز نییە بەڵام بێ کاردانەوەش نییە بۆ نموونە ئەگەر لە پاسدا بوویتە ناسیاوی کەسێک و بە ناوی خۆی بانگی بکەی و ئەویش هەروا، لەوانەیە لە جێگەیەکی تر کە بۆ تۆ گرنگە ئەو کەسە ببینی و بەو جۆرە بانگت بکا کە پێت خۆش نییە. پێشنیارم ئەوەیە کە هەمیشە بە ڕێزەوە بانگی خەڵکی بکە و وشەی ڕێز وەک کاکە یان بەڕێز بەکاربهێنە تا ئەوانیش بکەن لەگەڵ تۆدا. کاتێک بەڕێزەوە بانگی خەڵک ئەکەی هەستێکی باشت بۆ دێت و ڕێزێکی دوولایەنە لە نێوانتان دروست ئەبێ، کاتێ تۆ بەڕێزەوە لە شوێنی کارەکەی بانگی هاوڕێکەت ئەکەی هاوڕێکەت لە ناخەوە دڵخۆش ئەبێت و ڕەزامەندی و ئاسوودە دەبێ، خۆت بە کەسانی تر بناسێنە. تایبەتمەندیێکی گەورە و بەرچاوی ئەو کەسانەی باوەڕیان بە خۆیان هەیە ئەوەیە کە ئەو کەسانە لە یەکەم دیداردا خۆیان ئەناسێنن بۆ نموونە کەسێک ئەچێتە دیداری بەڕێوەبەری کۆمپانیایەک لەگەڵ چونە ژورەوەی دوای سڵاوکردن ئەڵێ فڵان کەسم و بۆ دیداری فڵانە کەس هاتوم کاتێ هاوڕێکەت ئەیەوێ تۆ بەکەسێک و ئەویش بەتۆ بناسێنێ خێرا دوای ناساندنی ئەو تۆش خۆت بناسێنە کاتێ خۆناساندنت وشەی بەڕێز و کاک بەکار بهێنە و تەنیا بەناوی خۆت خۆت بناسێنە تەنانەت ئەگەر هاوڕێکەشت وشەی تری بەکار هێنابێت خۆناساندنت لەیەکەم دیداردا پیشاندەری ئەو ڕێزو بەهایەیە کە بۆخۆتی دائەنێی تەنانەت لە گفتوگۆی تەلەفۆنیدا ئەگەر ڕووبەڕووەکەت دەنگت ناناسێت پێش ئەوەی بپرسێت تۆ کێیت تۆ خۆت بناسێنە خەڵک هان بدە بۆ ڕێزدانان تۆ نەک هەر ئەبێ ڕێز لە خەڵکی بگری بەڵکو ئەبێ هانیان بدەی بۆ ڕێزدانان ئەگەرچی تۆ پێوستت بە ڕێزی کەسانی تر نیە ڕۆحتان لە خۆیدا پڕە بەڵام ڕێزی ئەوان کاریگەری هەیە لەسەر باوەڕبەخۆبوونت ئەوەی ئەبێتە هۆی ڕێزگرتنی خەڵکی لە تۆ ئەنجامی بدا گرنگترین هۆکار کە ئەو ڕێزگرتنە ئەخاتە گەڕ ڕێزگرتنی خۆت لە خۆت و ڕەفتارت لەگەڵ خۆتدایە، بۆ نموونە ئەگەر لە وەستان لە وێستگەی پاسدا ماندوو بوویت لە کەناری شەقامەکەدا دانیشە، بەو چەشنە بە خەڵک ڕاگەیاندووە کە ئەبێ چەندت ڕێز بۆ دابنێن. هەمیشە ڕەفتاری خۆت لەگەڵ خۆتدایە کە ڕەفتاری خەڵکی لەگەڵ دیاری ئەکات، ئەگەر ئەبینی یان هەست ئەکەی کە دەوڵەمەندەکان یان زیاتر لە تۆ ڕێزیان هەیە تەنیا هۆکەی ئەوەیە کە ئەوان بەهۆی داراییەکانیانەوە هەستیان درابوون و باوەربخۆبوون ئەکەن و ڕێز و بەهایەچی زیاتر بۆ خۆیان دائەنێن، بەڵام هەستی دارابوون بە تەنیا تەواو نییە، ئەو باوەڕبەخۆبوونەی لێی دروست ئەبێ بەردەوام نییە، گرنگ ئەوەیە هەستی توانایشت هەبێ، بە کورتی خەڵک ئەوەندەت ڕێز بۆ دائەنێن کە خۆت بۆ خۆتی دائەنێی و تۆش ئەوەندا ڕێز لە خۆت ئەگری کە بە بیری خۆت شایستەی کەوابوو حەز بە شایستەیی بکە، ڕێز لە خۆت بگرە و ڕێزی خەڵکی بوروژێنە. ئەم بەشەش بە کۆتا هات.